لەو سەفەرە دا من سەرم لە قوتابخانە نوێیەکانی شەدا و مامۆستاکان کاتێ کە ملوانکەی زێڕی منیان ئەدی و ئەیان بینی کە خاچی ژیانم بەم لەوەیە ئەیان زانی کە من یەکێکم لە گەورەکانی کۆشک و ملکەچە بوون بەڵام نەیانەتوانی ناڕەزایی خۆیان دەر نەبڕن و ئەیان وت ئێمە لە بەر ڕەزامەندی فیرعەون و خوایەکەی ئەو کە پەرە بە نووسینی نوێ دا ئامادەین زەحمەت بکێشین بەڵام ئەم خەتەی کە خوای نوێ حەزی پێیەتی وەڵێت ئەبێ لە سەرەتای تەمەنی مناڵیدا فێری مناڵان بکرێ خەتێکی نا بەڵەدانە و گەوجانەیە کە نە جوانی تێدایە و نە ئەتوانێ ئەو زانستەمان نیشان بدا کە ئێمە فێری بووینە لە ماوەی دوو هەزار ساڵەوە لە دروست کردنی هەڕەمەکانەوە تاوەکو ئەمڕۆ زانست و زانیاری ئێمە بە خەتی کۆن نووسراوەتەوە و ئەمڕۆ ئەبێ واز لە هەموو ئەوانە بهێنین و بە زۆرەملێ فێری خەتی نوێ بین بۆ ئەوەی هەموو کەسێ فێری خوێندەواری بێ لە کاتێکدا کە ئەهرامەکان هاوکات لە گەڵ خەتی کۆندا دروست کران و بە هۆی خەتی کۆنەوە میسر توانی ببێتە گەورەترین گەلی جیهان و زانست و زانیارییەکانی دنیای ڕووناک کردەوە. ئێمە بۆ فێرکردنی ئەم خەتە نە لەوحەمان هەیە و نەقامیش و ناچارین کە بەدار شێوەی خەتی نوێ لەسەر لم بۆ مناڵان بکێشین و دایک و باوکی مناڵەکان کە خەتی نوێ بە دروستکراوی خوای نوێ ئەزانن لە ئێمە ناڕازین لە کاتێکدا تاوانی خوای نوێ نەک ئێمە هەروها لەبەرەوەی کە لە ئێمە ناڕازین دەست ڕەنجی ئێمە بە تەواوەتی نادەن و دەفرە گەنمەکەی کامان دەنێ بەشی سەرەوەی بەتاڵە و وردبینیەکان کە ڕۆنی زەتونی تێکچوو ئاوی جۆی ترشاومان بدەنێ یەکێک لەو شتانەی کە ئێمە هێشتا نەمانتوانیوە لە فیرعەون و خوایەکەی بگەیەنین ئەوەیە کە خەتی نوێ تەنها ئەو مناڵانە ئەتوانن فێری ببن کە زیرەکن وە خوای فیرعەون ئەڵێ کە ئەبێ کچەکانیش فێری ئەم خەتە ببن لە کاتێکدا کە فێرکردنی ئەم خەتە بە کچان هیچ سودێکی نیە چونکە کچ نە ئەتوانێ ببێت بە پزیشک و نە بە کاتب و نە بە میعمار و نە بە ئەندازیار من هەندێک کات مامۆستاکانم تاقیە کردەوە بۆم دەرەکەوت کە زانیاریان زۆر کەمە و تەنانەت خەتی کۆنیش بە تەواوەتی نازانن بەڵام لەبەرەوەی بتوانن بە ئاسوودەی بژێن خاچی ژیانیان بە ملەوە کردبوو خۆیان بەلایەنگری خوای نوێ نیشانەدا وەرزێرەکان زۆر لە مامۆستاکان بەگلەی بوون و بە منیانەوت سینۆها تۆ لە بەرەوەی لە فیرعونەوە نزیکی پێی بڵێ کە ئێمە لە زەحمەت و زیانی قوتابخانەی نوێ ڕزگار بکە چونکە مامۆستاکانیم قوتابخانەیە لە تیمساحەکانی ڕووباری نیل زۆر خۆرتر و سک پەرسترن و هەرگیز تێر نابن و هەر چەندە گەنم و ڕۆن و زەیت و ئاوی جۆیان ئەدەینێ ئەڵێن کەمە و ئەگەر بەهۆی فرۆشتنی گەنمەوە حەڵقە مسێکمان دەست بکەوێ لێمانی ئەستێن و پێستی مانگاکانمان لێوەرەگرن و ئەی فرۆشن بۆ ئەوەی شەرابی پێ بکڕن و بە ڕۆژیش کە لە دەشت خەریکی کشت و کاڵین ئەچنە ماڵەکانمانەوە و کە لوپەلەکانمان ئەدزن و بەردەوام باشترین و بەنرخترین شتەکانیش بۆ دزین هەڵەبژێرن و کاتێکیش ناڕەزایی دەربڕین کە بۆچی شتەکانمان ئەدزن ئەڵێن خوای نوێ وتوێتی کە هەمووان یەکسان و لەبەرەوەی پیاوێک لەگەڵ پیاوێکی تردا یەکسانە کەواتە کاتێکەیەکێ شتێکی هەیە فەرق ناکە هی خۆی بێت یا هی کەسێکی تر من ئەم گلەییانەم ئەبیست و نەمەتوانی سەبارەت بە ناڕەزاییەکەیان هەڵوێست وەربگرم چونکە فیرعەون بە منی نەوتبوو کە بۆ وەڵام دانەوەی سکاڵاکانیان هیچ کارێک بکەم و تەنها وتی سەلامی من بگەیەنە بە جوتیاران بەڵام من سەرزەنشتم ئەکردن و ئەم وت کشتوکاڵ پێویستی بە ماندوو نەناسی و دان بەخۆداگرتن و بەرەو ڕووبوونەوە و بنبڕکردنی ئافاتە و ئێوە لە تەممەڵی خۆتانە کە لە ناوی نادەن و لەبەرئەوەشە کە بەروبوومەکەتان لەناوەچێت و ئەگەر شەوان وریا بن کەس نەمامە جوانەکانتان ناشکێنێ و مردارەوەبوو ناخەنە ناو بیرەکانتانەوە کە جۆگەلەی ئاوەکانتان بگرێ. ئێوە لەبەرئەوە حەزناکەن کە مناڵەکانتان بۆ قوتابخانە بڕۆن چونکە ناتانەوێت دەست هەق بدەنە مامۆستاکانتان و هەروەها لەبەرئەوەشتانە کە لە کێڵگەکانتاندا سوود لەو مناڵانە وەربگرن و کاریان پێبکەن من ئەگەر لەجیاتی فیرعەون بوومایە لەسەیرکردنی ئێوە شەرمەزارەبووم. چونکە ئێوە ناتانەوێت سوود لەو زەویانە وەربگرن کە فیرعەون دایەتی پێتان لەگەڵ ئەوەشدا کەم زەویانە بە پیتترین زەوی و زاری میسرا چونکە خوای پێشوو هەمیشە ئەو زەویانەی داگیرە کرد کە لە هەموان بە پیتتر بواە و ئێستام زەویانە لە ژێر دەستی ئێوەدایە و ئێوە بەهۆی کەمتەرخەمی لە ناوی ئەبەن و مەڕ و ماڵاتەکان تانەکوژن بۆ ئەوەی کەڵک لە گۆشت و پێستیان وەربگرن بەڵام ئەوان ئەیانوت ئێمە نەمانەویست ژیانی ئێمە بگۆڕێ چونکە ئێمە خەڵکانێکی هەژار بووین و باوکانی ئێمە ئەیانوت کە کاتێک مرۆڤەژارە نابێت خوازیاری گۆڕانکاری بێ چونکە هەموو گۆڕانکاری وەرچەرخانێ بە قازانجی دەوڵەمەندەکان و زیانی هەژاران کۆتایی پێدێت و لە دوای هەر گۆڕانکاریەک لە ژیاندا دەوڵەمەندەکان بە دەسەڵاترە بن بەڵام گەنم لە کوندەی هەژاراندا ڕوو لە کەمی ئەنێ و ڕۆنزەیتی دیزەکان دائەبەزێ. من وام دەرەخست کە باوەڕم بەم شتانە نییە، بەڵام لە دەروونمدا دانم بە قسەکەی ئەوان دانا، چونکەم زانی کە لە دوای هەر وەرچەرخانێکی گەورەی ژیانی کۆمەڵاتیدا ئەو گۆڕانە سوودی بۆ هەژاران نابێت و بە قازانجی دەوڵەمەندەکانە، لەوانەشە کە بە شێوەیەکی کاتی هەندێ لە دەوڵەمەندەکان هەژار بکەونەوە، وەکوو چۆن کاهینەکانی پەرستگای ئامون زەوی و زارەکانی خۆیان لەدەستدا و فەقیر کەوتنەوە. بەڵام ئەم ڕووداوە زیانەکە کە تەنها لە یەک چی نەکەوێت و لە دوای ئەو ڕووداوە کۆمەڵایەتیانە سوود و مافەکەی بە نسیبی زەنگینەکانە بێ و نەبووەکان وەکو خۆیان یان نەبوو تر ئەبنەوە فیرعەون خوای کۆنی لەناو برد و زەویەکانی دابەش کرد بۆ ئەوەی جیاوازی لە نێوان فەقیر و دەوڵەمەندا نەمێنێ بەڵام ئەمڕۆ گەورەکان و دەرباریەکانی فیرعەون و تاقمێکی سەربار و زیادە کە خۆیان بە لایەنگری ئاتون نیشانەدەن و جێی کاهینەکانی پێشویان گرتوتەوە و بەبێ ئەوەی هیچ کارێک بکەن بە ئاسوودەی ئەژیەن و منیش وەکو ئەوان ببوومە سەربارێک چونکە منیش وەکو ئەوان کارێکی سوودمەندم ئەنجام نەئەدا و هەموو کاهینە نوێیەکانی لایەنگری ئاتون و هەموو مامۆستا نەخوێندەوارەکان و هەموو گەورە پیاوان کامرۆ خۆیان بە باوەڕداری ئاتون لەقەڵەمدەن بوونەوەرانێکی بارگرانکەر و سەرباری وەک ئەو مێشە سەگانەیەن کە لە خودی سەگدا هەیە ئەم مێشە سەگانەیە بەردەوام خوێنی سەگەکە ئەمژێ بەبێ ئەوەی کارێک بکەن و ئێمەش بەردەوام خوێنی گەلی میسرەمژین بەبێ ئەوەی ئیشێ بکەین و قازان جێکمان بۆ میسرەکان هەبێ ئەو مێشانەی لە خوری سەگدا هەن لەوانەیە وا بیر بکەنەوە کە لە سەگ بەکەڵکترن و سەگەکان بۆ ئەوە دروست بوونە کە ئەمان خواردنیان لێی دەست بکەوێت و خۆیان بوونەوەری ئەسڵین و سەگ بوونەوەری لاوەکییە ئێمەش وا بیرەکەینەوە کە بوونەوەرێکی بەرجەستە و بنەچەیین و گەلی میسر بۆ ئەوە هاتووەتە کایەوە کە ئێمە لەسەر ئەوان بژیین بەڵام وەکو چۆن سەگ بە بێ مێشەکان بەختەوەرترە گەلی میسریش ئەگەر لە دەست ئێمەی سەربار ڕزگاری بێ بەختەوەرترە بێ لەم هزرەی کە منیش بوونەوەرێکی سەربار و بەلاشۆرم دڵگران بووم و لەو کاتەدا تەمەڵی جوتیاران لە بەرچاوم ئاسایی تر بووەوە. کەشتیەکەی من لە ڕۆشتن بەرەو تەبەس بەردەوام بوو تا ئەو دەمەی کەسێ کێوەکەی هەمیشە پاسەوانی تەبەس بوون دەرکەوتن و باڵەخانەکان و باخەکانی شارمان لێ دەرکەوت لە پاش ساڵها دووربوون بە بینینی تەبەس ئەوەندە خۆشحاڵ بووم کە وەکو ئەو دەریاوانانەی لە شوێنە دوورەکانەوە بەرەو تەبەزە گەڕێنەوە لە ڕووباری نیلدا دوو قاپ شەرابم بەسەر خۆمدا کرد و خۆمم پێششت کەشتێکم لە ئەسکە لە بەردیە گەورەکانی تەبەز نزیک بووە و لەو کاتەدا بۆنی تایبەتی بەندەر و ئاوی وەستاو و بەرامەی بەهارات و ڕەزین واتە بۆنە هەمیشەییەکانی تەبەسم هەڵمژی بەڵام کاتێک کە بۆ ماڵەکەی خۆم کە ماڵی مزگەرێک بوو ڕۆشتم و دارە ناروەنەکەم کەوتە بەرچاو هاتەوە یادم کە من خۆم ئەو دارم چاند بوو ئەو خانووە لە دیدمدا بچووک هاتە بەرچاو چونکە من لە شاری ئاسۆ لە خانوویەکدا کە وەکو کۆشک بوو ئەژیام لەبەر ئەم هۆیە خانووەکەی ڕابردوو منی شادمان ناکرد و لەو کاتەدا شەرمەزاری دایگرتم چونکە هەستم کرد کە من گەندەڵ بوومە چونکە ئەگەر مرۆڤ گەندەڵ نەبووبێ ژیانی سادەی ڕابردووی کە پڕ بووە لە هەوڵ و تێکۆشان و بەتەنگەوهاتنی خەڵکی لەلا سوک نابێت و کاتێک کە ناوەندی خزمەتکردن و دەستگیرۆی هەژاران و نەخۆشەکان لە تێڕوانینی مرۆڤدا بێبایەخ هەڵبسەنگێنرێ نیشانەی ئەوەیە کە جوانکاری و دەوڵەمەندی ڕۆح ڕەشەکاتەوە و سەرچاوی سۆزیش وشکەکە کاپتا بەندەکەی من لە ماڵ نەبوو بەڵام موتی خزمەتکارم لەوێ ئامادە بوو کاتێک کە منی بینی وتی پیرۆز بێت ئەم ڕۆژە کە گەورەکەم لەم ڕۆژەدا گەڕاوەتەوە بەڵام ئەوە بزانە کە من لەبەرەوەی چاوەڕوانی گەڕانەوەت نەبوومە هۆدەکەتم خاوێن نەکردوێتەوە و جلەکانتم نەشوشتووە بەڵام پیاوەکان لە هەموو جێگایەکدا لەیەگەچن و لە ناکاودا ئەڕۆن و لە کاتێکدا کە کەس چاوەڕێی گەڕانەوەیان نییە پەیدا ئەبن وتموتی لەبەرەوەی ماڵەکەمان بۆ پێشوازیکردنی من ئامادە نییە لە کەشتەکەم ئەمێنمەوە تا خانووەکە ئامادابێ بەڵام ئایا کاپتا ئەبینی و ئاگاد لی هەیە؟ موتی وتی بەڵێ، لەبەرئەوەی کە زانێت ئەم خانووە هی تۆیە جار جار دێت و سەرێک ئەدا، بەڵام ئەو ئەمڕۆ پیاوێکی دەوڵەمەندە و کاتێک کە لەگەڵ مندا ئەدوێت تێمەگەیەنێت کە لەگەڵ مندا جیاوازی زۆرە، ئەگەر ئەتەوێت بیبینی بۆ مەیخانەی کلکی تیمساح بڕۆ، من بەرەو مەیخانەی کلکی تیمساح ڕۆشتم و مەرید بەرەو من هات و ڕوانیم قەڵەو بووە، بەڵام جوانیەکەی لەناو نەچووە. بەڵام لەبەرئەوەی کە من کراسی گرانبەهام لەبەردابوو، ملوانکەی زێڕ و خاچی ژیانم بە ملەوە بوو قژی دەستکردم لەسەر کردبوو، مەرید منی نەناسی و وتی، ئایا تۆ جێگای خۆت لە مەیخانە بەکرێ گرتووە یان نا؟ چونکە گەر پێشتر جێگات نەگرتبێ، من ناتوانم لێرەدا خزمەتت بکەم. وتم مەرید من مافی ئەوە دەدەمێ کە نەمناسیەوە چونکە ژنێک کە ماوەیەکی زۆر لە پیاوێک دوور بووبێت و لەو ماوەیەدا پیاوێکی زۆری لە باوەش گرتبێ پیاوەکەی پێشوی فەرامۆش ئەکا بەڵام من لە رێوە گەشتووم و پێویستم بە جامێ خواردنەوەی فێنکە و چوار پایەک بهێنە با لە سەری دابنیشم و دوایی پێکێ خواردنەوەم بدەرێ مەرید بە سەرسوڕمانەوە هاوارێکی کردووتی سینۆها ئایا تۆیت پیرۆز بێ دەمڕۆ کە تۆی گەڕاندەوە ئێرە مەرید بە پەلە چوار پایەکی هێنا و منی دانیشاند و بەرامبەرم وەستا و بە وردی لێمی ڕوانی و وتی سینۆها تۆ قەڵەو بوویتە و چاوەکانت وەکو ڕابردوو نادرەوشێتەوە بەڵام لە ڕوخسارتدا ئاسەواری ئارامی و ڕەزامەندی ئەبینرێ و وەک پیاوێک وایت کە لە ژیاندا هەرچیەکی ویستبێ دەستی کەوتووە و هەست بە هیچ پێویستیەکی تر ناکا. پاشان قژە دەستکردەکەی لە سەرم هەڵگرت و سەرە لوسەکەمی نەوازش کرد و وتی سینۆها ئێستا وەکو ژنە گەنج و جوانەکان سەرت بێ موو بووە بەڵام من ئەم سەرم لە سەرە پڕ لە موەکانی پیاوانی تر خۆشترەوێ ئێستا بوەستە با خواردنەوەت بۆ بهێنم وتم مەرید کلکی تیمساحم بۆ مەهێنە چونکە نەگەدەم خۆی بۆ ئەم مەشروبە ئەگرێت و نەسرم مەرید دەم و چاومی نەوازش کرد وتی سینۆها مەگەر من زۆر پیر و قەڵەو بوومە کە تۆ کاتێک ئەگەیتە من بیر لە گەدە و سرە دەکەیتەوە چونکە کاتێک کە پیاوێ ژنێکی خۆشەوێ نەبیر لە گەدەیەکاتەوە و نە لەسەری بەڵام کاتێک کە خۆشەویستی لە ناوەچێ ئەوسا پیاو ڕەخنە لە خواردن و خواردنەوە ئەگرێت و ئەڵێت ئەم خواردنە خۆش نییە یا ئەڵێ قورسە و ئەو خواردنەوەیە زیانی بۆ گەدەم هەیە و سەرم پێ ئێشێت. من پێکەنیم و وتم مەرید دان بەوەدا بنێ کە من پیاوە گەنجەکەی ڕابردوو نیم و بە سەرچوونی کات منی وەکوو پیاوێکی لە جێگا داکەوتوو لێ کردووە و سەرم ڕووتاوەتەوە و ئەوەندەی پێ ناچێ ددانەکانیشم هەڵەوەرێن و ئەبێ ددانی دەستکرد بخەمە دەممەوە و گەدەی پیرەمێردێک وەکو گەدەی گەنجێک بەهێز نییە. مەرید وتی تۆ پیرەمێرد نیت چونکە من هەرکە چاوم پێت کەوت یەکسەر حەزم کرد لەگەڵتدا ڕابێرم و ئەگەر پیاوێکی پیر بوویتایە ئەم حەزە لە مندا دروست نابوو هیچ کەسێ وەکو ژن هەست بە گەنجێتی پیاو ناکات و ئەگەر ئافرەت پیاوێک ببینێ و لە دەروونیدا جگە لە بەرکانزا حەز بکا لەگەڵیدا کۆببێتەوە ئەوە بەڵگەی ئەوەیە کە ئەو پیاوە گەنجە و سەلیقەی ژنان لەم بارەیەوە هەڵە ناکا ئێستا پێم بڵێ کە ئایا کلکی تیمساحت بۆ بهێنم یان خواردنەوەیەکی تر من سەرەتا وەکو پێیم وتبوو نەمەویست کلکی تیمساح بنۆشمەوە، بەڵام دوایی بەهۆی کاریگەرێتی وتەکانی مەرید وتم کلکی تیمساحێکم بۆ بهێنە، چونکە لە پاش ئەم ماوەی کە لە تۆوە دوور بوومە، ئەمەوێت حەز و شادمانی ڕابردوو لە خۆمدا نوێ بکەمەوە. مەرید ڕۆیشت و جامێک کلکی تیمساحی بۆ هێنام و خستیە ناو لەپی دەستمەوە و من نۆشیمەوە و لەگەڵ ئەوەشدا کە قوڕگمی سووتاندەوە و چاوەکانمی پڕ کرد لە فرمێسک، بەڵام چەند ساتێ دوای ئەوە بە جۆرێک لە خۆمدا هەستم بە شادمانی کرد کە دەستم خستە سەر دەستی مەریت وتم هەرکە تۆم بینی هەستم کرد کە وەکو ڕابردوو خوازیاری تۆم و ئەبێ پێت ڕابگەێنم کە من هەرگیز تۆم لە بیر نەکردووە و لەم ساڵانەی کە لە تۆ دوور بوومە هەر جارێک کە ئەم بینی پەڕەسێلکە بەرەو تەبەزەفرێ پێمە وت سەلامی من بگەیەنە بە مەرید، مەرید وتی سینۆهە منیش هەمیشە تۆم لە یاد بوو، هەر جارێک کە پیاوێ لە تەنیشت منەوە ئەحەسایەوە و ئارامە بۆوە، دەستی خۆی خستە سەر دەستم، من بیرم لە تۆ ئەکردەوە و غەمگین ئەبووم، چونکە ئەمزانی کە بۆ من ڕابواردنی هیچ پیاوێ لەزەتی ڕابواردنی تۆی نییە، هەندێ جار بە خۆمم ئەوت کە تۆ منت لە یاد کردووە، چونکە لە کۆشکی فیرعەون کە لە شاری ئاسۆدایە ژنی زۆر جوانی لێیە و تۆ ئەتوانی لەگەڵیاندا بەسەر ببەی. وتم مەرید ڕاستە کە لە کۆشکی فیرعەون ژنی جوانی زۆری لێیە بەڵام تۆ تاکە دۆستی منی و لە دوای دەرچوونم لە تەبەس هیچ ژنێکم نەکردووەتە هاوڕێی خۆم. مەرید وتی کاپتا ڕۆژانە نایەتە مەیخانەوە چونکە ئەو بە ڕۆژ کاتەکانی خۆی لە بازاڕی گەنم و ئەو مەیخانانەی کە جێگای مامەڵەی گەورەی ئەباتە سەر و ئەگەر تۆ ئەو ببینی سەرت دەسوڕمێ، چونکە کاپتا بە تەواوەتی فەرامۆشی کردووە کە لە ڕابردوودا بەندە بووە و ئەمڕۆ خۆی بە گەورەیەک و دەوڵەمەندێکی تەواو ئەزانێ. پاشان لەبەرەوەی من بەهۆی نۆشینەوەی کلکی تیمساح کەیف ساز ببووم. مەرید وتی ئایا حەز دەکەی کە بڕۆین و کەمێ لە شاردا پیاسە بکەین بۆ ئەوەی کەمێ هەوا لە دەموچاوت بدات و جگە لەوەش بڕوانی کە لە نەبوونی تۆدا تەبەس چەند گۆڕاوە وتم بەڵێ ئامادەم کە لەگەڵ تۆدا بۆ پیاسە بچین چونکە سوڕانەوە لەگەڵ تۆدا لەزەتێکی تایبەتی هەیە مەرید ڕۆشت و دەم و چاوی ڕازاندەوە و ملوانکەی زێری لە مل کرد و کاتێک کە گەڕایە ڕوانیم جوانتر بوو و بۆنێکی ڕۆح بەخشی لە خۆی دابوو کە تەنها لە تەبەز دەزەکەوت کە ژاوەیەکیان هێنا و من و مەرید سوار بووین و کەوتینەڕێ تا گەیشتینە شەقامی قۆچەکان لە نزیک پەرستگای کۆنی ئامون و بینیم بە پێچەوانەی قسەکەی مەرید کەوتی شار گۆڕاوە کاولکاریەکانی شەڕی ناوخۆ وەکو خۆی مابوو کەس ئاوەدانی نەکرد بووە و لە چەند جێگایەک تازە خەریکی دروستکردنی خانوی نوێ لە جێ خانوە ڕووخاوەکان بوون کاتێ گەشتنە پەرستگای ئامون بەسەر سوڕمان و بینیم قەلە ڕەشەکان لەوێ ئەفریتن چونکە ئەو باڵندە شومانە لە پاش جەنگی ناوخۆ لەوێ کۆچیان نەکردبوو دیار بوو ڕاهاتبوون کە لەو پەرستگا کۆنەدا بمێنەوە. من و مەریت لە کەژاوەکەمان هاتینە خوارەوە و ڕوانیمان پەرستگاکە چۆڵە و تەنها لە بەردەم خانەی ژیان و خانەی مەرگدا چەند کەسێ ئەبینران، ئەمزانی کە خانەی ژیان و خانەی مەرگ هێشتا هەر لە پەرستگای پێشوی ئامۆندایە چونکە گواستنەوەی ئەم دوو دامەزراوە بۆ شوێنێکی تر زەحمەت بوو خەرجی زۆری ئەویست. مەریت پێمی وت لەگەڵ ئەوەشدا کە خانەی ژیان هەر ماوە، بەڵام لەبەر ئەوەی کە فیرعەون سەرنجی ناداتێ لە پێش چاو کەوتووە و هەندێ لە پزیشکەکان کە بەردەوام لە خانەی ژیاندا بوون لەوێ هاتوونەتە دەرەوە و لە شاردا نیشتەجێ بوونە.